کاسێتی چوارەم دیوی دووەم. من پێویستیم بە هیچ قسەیەک نەبوو، وەک ماستیەک لە تۆڕی ڕاوکەرێکەوە بازی دابێت بۆ ناو دڵی، هێشتا پڕ بێ لە خورپەی مردنی خۆی، دەمزانی کە شەو و گەردوون و ئەستێرەکان سەیرم دەکەن، سەیری ئازادی پیاوێک دەکەن ئەموو هێزی خۆی کۆکردۆتەوە بگە بە شتێکی دوور. من زیندان وای لێکردووم نەتوانم بە دەنگی بەرز قسە لە شادی و ئازارەکانی خۆم بکەم. ئەو بێدەنگیە مەزنەی شەویش ئەو هەوایەی پێ بەخشیم کە شادیەکانی خۆم پڕکەم لە ڕامان و بێدەنگی. دۆستان. ئینسان هەر ئەوە نیە بتوانێت خەمەکانی خۆی بکاتە تێفکرین و ورد بوونەوە، ئەوەشە کە دەتوانێت شادیەکانی خۆی بگۆڕێتە سەر تێڕامان و خەیاڵ و بیرکردنەوە تەنیایی و زیندان مرۆڤ فێر دەکەن سەماکانی بکاتە تێفکرین. ئەو بەیانییە دوای شەوێکی پڕ هێمن گەیشتینە ماڵێک لە قەراخ گوندێکی بێدەنگدا و کیژێکی سپی پۆش بە ڕەفەیەکی ڕەشەوە لە گەردنیدا جوانترین مەخلوقێ تا ئەو کاتە لە ژیانمدا دیبێتم دەرگای لێ کردینەوە دوای شەوێکی درێژ لە بێدەنگی ئیکرامی چێو گوتی شا دەریای سپی بەیانیت باش دواچار گەیشتین ئەمە مزەفەری سبح دەمە ئەو پیاوەی زیاد لە بیست و یەک ساڵە دیلە ئەمەیە یەکەمین بەیانی ئازادیەتی من بەو پرچ و ڕیش و جەستە لاوازەوە پتر لە دڕندەیەک دەچوم نەوەک لە مرۆڤ شا دەریای سپی پێشتر کەسێکی نەدیبوو ڕیشی لەبەر پێیدا بێت و پرچە سپیەکانی لە کەمەریدا و چاوی پڕ بێ لە سێبەری برۆنزیانەی بیابان، من وەک لە بەردەم مەرقەدێکدا بنوشتێمەوە، لە بەردەم جوانی و پاکی و گەوریی یەکەم ئافرەتە نوشتامەوە و گوتم، ژیانتان پڕ بێ لە نوور خانم، من مزەفەری سبەحدەمم، ئەوەتا هەموو تاریکی دونیا بە دوای خۆمدا ڕادەکێشم. وام گوت و دەستم بۆ ئاسمان و بەیانی و دواهەمین تەپ و تۆزی زوڵمەت ڕاکێشا. وام گوت و سەیری بەر پێی شادەریای سپیم دەکرد کە پڕ بوو لە ڕووناکی. ئەوە سەرەتای ئاشنایی من بوو لەگەڵە و دوو کیژەدا کە تا مردن ژیانی منیان پڕ کرد لە ڕووناکی وەک چۆن دواهەمین ڕۆژەکانی ژیانی سەریارچسیشیان پڕ کردبوو لە نوور و سریاسی سبح دەم پێیان دەگوت پڕۆفیسۆری عارەبانەکان، ئەو ئەو عەقڵە بچکۆلانەیە بوو لە ناو ئەندازەی ئاڵۆزی و پێچاوپێچی بازاڕەکاندا سەدەها دەست شێڕی مناڵی ڕێنمایی دەکرد، دەسڕێکی سووری دەبەست بە نێو چاوانیەوە، جگەرەیەکی تورکی بە دەستێ و گۆچانێکی بچکۆلانە لە دەستیدا. ئەو بوو منداڵە شیرفرۆشەکانی گواستەوە بۆ پشتی ئاسنگەرەکان، ڕۆنفرۆشەکانی لە پێش مزگەوتەکەوە تا نزیک مەیدانی مریشکەکە دوورخستەوە، ئەو بوو ئاوێنەفرۆشەکانی لە قەیسەریەکان نزیککردەوە، دەرمانفرۆشەکانی لە بۆنی چڵپاوی بازاڕەوە تا سەر شۆستە پاکەکانی ناوەڕاستی بازاڕ جوڵاندن و کردنی بە هاوسێی کتێبفرۆش و وێنە فرۆشەکان، ئەو بوو لە هەموو جێگایەکەوە دەروازەی دەدۆزیەوە بۆ وەڵهاتن و ڕاکردنی عارەبانەکان. دەیان کەلاوەی کۆن و مەخزەنی چۆڵ و حەوشی خاپوور و جێ هەڵدراوی کرد بە بنکە و حەشارگە. پاسەوانی شەوانەی دانا. ئەو خەوی بەوە دەبینی یاسایەک بۆ بازاڕ دابنێ، نەخشەی شارێکی تر و جۆرە دنیایەکی دی بکێشێت. ئەوانەی لە نزیکەوە ناسیان دەڵێن توانایەکی ئەفسوناوی هەبووە لەسەر ڕازیکردنی هەموو کەسێک، سەدان منداڵ بوون ئەگەر ئەو عارەبانانە نەبوایە دەبوو ببن بە چەکدار یان دەبوایە بگەڕێنەوە بۆ گوندە پیس و تاریکەکان یان لەگەڵ کاروانێکدا بکەونە دەرەوەی وڵات. سریاس لە هەر کەس زیاتر دەیزانی ژیانی ئەوان پابەندی ئەو گەمە سەیرەیە کە لە ئاندەزەی ئاڵۆزی و تێکەڵایی ئەو شارەدا دەیکەن. توانای قسەکردنی لە تەمەنی خۆی گەورەتر بوو. شەوێکیان دوای جەنگ و جەدەلێکی دوور و درێژ، ڕۆژنامەنووسێکی گەنجی هێنایە سەر ڕا کە هیچ کەس لەم سەر زەویەدا مافی ئەوەی نییە بە زۆر بیانگێڕێتەوە بۆ گوندەکان. شەوێک بوو تاریک. کاتێک ئەو ڕۆژنامەنووسە دەرکەوت، خۆی و هاوڕێکانی لە دەوری قۆری و مەقەڵییەکی پڕ لە ئاگر دانیشتبوون. ڕۆژنامەنووسەکە گەنجێکی ئێسک سووک بوو، بەڵام پڕ لە غرووری ئەوانەی لادێیەکانیان وەک سەگ تەماشا دەکرد. کوڕی بەڕێوبەرێکی قوتابخانە و ژنە فەرمانبەرێکی بەڕێوبەرایەتیی بودجە بوو، بە درێژایی ژیانی کراسی پاشی لەبەر کردبوو و تەمەنی لە کافتریاکانی زانکۆ و سەر کورسی بیرووی ڕۆژنامەکانا بردبووە سەر گەنجێکی باریک بە قژێکی خاو و جووتێ چاویلکەی سپیەوە، کوڕێکی پووری لە مەخزەنێکی لۆریالەوە لە فرایبۆرگەوانێ بەردەوام عەتری بۆ دەناردەوە. ئەو شەوە هاتبوو تا ڕیپۆرتاژێکی درێژ لەسەرەو ئاژەڵانە بنووسێ کە لە جیاتی ئەوەی جنزەکە تەسکەکەیەوە لە فەنتازیاکانی خۆیدا ڕۆڵی ڕیپۆرتاژێکی گەورەی دەبینی کە کارەکەی ناچاری دەکا بچێتە ناو شوێنی عەجەبایەتی و لەگەڵ کەسانی سەیر و سەمەرەدا قسە بکا. سەردانی ئەو شەوەی بۆ لای خاوەن عەرەبانەکان بە ڕووداوێکی سەیر و ناوەزەی ژیانی خۆی دەزانی. دەستگێڕەکان دەیانزانی ئەم جۆرە گەنجانە وەک حەیوان تەماشایان دەکەن. ئەو شەوە لە بەردەم ئەو ئاگرەدا ڕۆژنامەنووسوەکە قسەی لە سامانی کشتوکاڵ و بەرهەمی ئاژەڵ دەکرد. سپاس سریاس باسی لە سامانی مرۆڤ و سەروەتی بێناز و فەرامۆشکراوی ئەو هەزاران مناڵە کرد کە لە چوار ساڵیەوە بۆ پەیداکردنی نان دەڕژێنە سەر شۆستەکان. ڕۆژنامەنووسەکە باسی لە جوانی شارەکان و پاکی شۆستەکان و، رێ ئاسانی بۆ ئۆترۆمبێلەکان دەکرد، بەڵام سەریاس باسی لە جوانی ژاکا و لە دەستچووی خۆی و ئەو منداڵانە کرد کە لەبەر نەبوونی ئاو دەبێ لە گوواوەکاندا خۆیان بشۆن. رۆژنامەنووسەکە باسی لە گێڕانەوەی لادێیەکان بۆ گوندەکانیان دەکرد. سەریاس قسەی لە گەڕانەوەی مرۆڤ کرد بۆ ژیانێکی مرۆڤانە ڕۆژنامەنووسەکە قسەی لەسەر ئەو کێڵگە وێرانانە کرد کە چاوەڕوانیان دەکا، سریاس قسەی لەو سەدان هەزار مناڵ و گەنجە کرد جارێکی دی نە شارەکان و نە گوندەکان ناتوانن بژین. ئێستا بیر دەکەمەوە، ئەوان ئەو مناڵانە بوون کە لەناو جوگرافیاکاندا سەریان لێ شێوابوو. وەک ئێمە کە دە ڕۆژە لەناو ئەم دەریایەدا سەرمان لێ شێواوە، ئەو شەوە کە سەریاس بە قسەی دەستگێڕە منداڵەکان و ئەو ڕۆژنامەنووسەی بە زان یەکێ بوو لە شەوە گرنگەکانی ژیانی، بۆ ڕۆژی دوایی لە لاپەڕەی ڕیپۆرتاژە وێنەکەی لەگەڵ سینەی کەژاڵدا بڵاو ببۆوە، لە سار چاکێکی کۆن دەچوو لەگەڵ ئەسپەکەیدا، لەو وێنەیەدا جگەرەیەکی مۆری درێژ بە لالێوێوە، گۆچانێکی گەورە بە دەستەوە و بە زەردەخەنەیەکی گەورەوە تەماشای کامێرەکە دەکات، ئەوە ڕوونترین وێنەی ئەو. ئەو بوو کە من دیبێتم. ئەوەی سەیرە ئەوەیە ناوی سریاسی سبحدم نە لە ڕیپۆرتاژەکە و نە لە ژێر وێنەکەدا نەهاتووە. ئێستا دەڵێم ئەگەر بهاتایە و ئەو ناوە خافڵ نەکرابایە لەوانە بوو خێرا تر ڕاستیەکان ئاشکرا بن. ئەو شەوە بوو هاوڕێکانی ناویان نا پڕۆفیسۆری عەرەبانەکان. سریاس لەو گەنجانە نەبوو لە ناخی دڵەوە حەزی لە پێکدادان و شەڕ بێ لەگەڵ پۆلیس و چاودێرەکاندا، بەوەدا پۆلیس و چاودێرەکانیش بەشێک بوون لەو خەڵکەی دەبوایە ئێواران نانی باش ببەنەوە بۆ مناڵەکانیان، دەکرا هەریەکێ لە دەستشێڕەکان شکت شتێک بخاتە سەر بودجەیەک تا دڵی ئەوانیش دەستەمۆ بکرێت و لەگەڵیاندا دڕڕەق نەبن. هەموو ئەو مناڵانە کە لە. کە بەر لە چوار پێنج ساڵ لەمەوبەر لە سپای عەرەبانەکاندا بوون، هەموو ئەوانەی ئەو سەردەمە بەشێک لە ژیانیان لە سەر شۆستە و لە ناو قوڕ و چڵپاوی بازاڕدا بردووەتە سەر، دەزانن سەریاس ئەندازیاری ئەو ڕێکەوتنە نەهێنییەی نێوان پۆلیس و ئەو منداڵانە بوو کە ڕۆژنامەکانی ئەو زەمان بە گاڵتەوە پێیان دەگوت هەجیجە مۆدێرنەکان. دۆستان کام شەو ئێمە لەم سەر قەراخی کەشتیەوە قسە دەکەین دەبێەوەمان لەیاد نەچێ کە پۆلیسەکانی ئەو زەمانەش کێ بوون هەر کۆمەڵێک منداڵ و گەنجی وەک سەریاس و دۆستەکانی بوون ئەو هەرسەکارانە بوون کە دەیانویست ژنەکانیان جوانتر بەخێو بکەن، نە با بکەونە سەر جادە و بەردەستی خاوەن بازاڕە گەورەکان، دەیانویست زووتر دەستگیرەکانیان مارە بکەن، نە با یەکێ لە دوورەوە بێت و بیانبا و ئیدی هەتا هەتایە نەیانبیننەوە، ئەگەر شەوێ شتەکان ئاوها تێک نەچوایە، دەکرا سریاسی سبەحدەم ببێت بە هاوڕێ و دۆستی ئەوانەی دواتر لە ئێوارەیەکی غەمگیندا، دەیکوشن ئەو ماوە درێژەی سوپای عارەبانەکان توانی بژی و خۆی لە دووژمنە بێ شومارەکانی بپارێزێت و بچێتە ناو ستراتیجێکی سەیری دەرکەوتن و هەڵهاتنەوە دەگەڕێتەوە بۆ سەریاسی سبح دەم و پۆلیسە گەنجەکان شانۆیەک بوو بۆ خۆی دەبوایە هەرکات ئەوان دێن و بە دارەکان دەکێشن بە عارەبانەکاندا ئەوان بە کۆمەڵ بورووژێن و بیکەنە هەرا و ڕووکەنە شەقام و کوچە لاتەنیشتەکان، چ شانۆگەرییەکی زیرەکانە بوو، کە تێکەڵییەکی گەورە بوو لە ڕاستی و درۆکردن، چ یارییەک بوو، کە درزێک لە نێوان یاساکانیدا دەمایەوە بۆ ئەوەی ژیانی دوو کۆمەڵە ئادەمیزادی غەمگین درێژە بە خۆی بدات و بەردەوام بێ. ئێستا هەموو دەزانین ئەو شۆستانە بۆ کەسانێک کە دنیایان لێ تێک بچوک بکرابایەتەوە دواهەمین شوێنی مان و نەمان بوو، ئەوانەی لەو وردەواڵانە بترازێ کە لە سەر شۆستەکان دەیانفرۆشت چ ئەگەرێکی دیکەیان بۆ ژیان نەدەبینی، سریاسی سبحدم لە هەر کەس زیاتر دەیزانی ئەوان لە چ بستە زەوییەکی بچوکدا گیریان خواردووە، لە چ ئەندازەیەکی شکاو و لە ناو چ باریکە ڕێیەکی ناو ئەم شارانەدا دەبێ بڕۆن. چ تاریکیەک چاوەڕوانیان دەکا ئەگەر بە وردی یاریەکان نەکەن، بەڵام بازاڕ جەنگەڵە و هەمیشەش وەک جەنگەڵ دەمێنێتەوە، ئەو ڕۆژانەی بە خۆی و عەرەبانەکەیەوە کڕیارەکانی بەو دەنگە مناڵانەی خۆی بانگ دەکرد جوانترین توری سەر زەوی بکڕن بیبەر بخۆن ناسک و شیرینتر لە لوقمە قازی دەنکی خۆی خوار و خێچ و درێژ دەکردەوە و دەیگوت، وەرن سەیری گەورەترین لاسکی سڵقی سەر زەوی بکەن، خەیار بخۆن، لە زاردا دەبێتە ئاوی زەمزەم. بەه! بەه! لەم هەڵوژەیە کە هی باخی خواگیانە لە بەهەشتەوە، هەرمێ حەزرەتی جوبرائیل بە دەستی خۆیی ناشتوێتی، هەنار، وەی! وەی وەی لە باجی هەنار بیخۆن! کۆتر کە کوێر چاک دەکاتەوە. ئا لێرەدا دەبێ بوەستین و ئاگادار بین ئەو ڕۆژانەی سریاسی سبحدم هاواری لە هەنارێک دەکرد کوێر چاک دەکاتەوە، تەنها قسەی لە میوەیەکی خەیاڵی نەدەکرد، بەڵکو قسەی لە چیرۆکێک دەکرد تەواو لەگەڵ جەوهەری هەموو شتەکاندایە، هەنارێک کە کوێر چاک دەکاتەوە. نا، ئەمشەویش باسی محەمەدی دڵشووشە و. سریاسی سبەحدەم، نەدیمی شازادە و پەیوەندییان بە هەنارێکەوە کە کوێر چاک دەکاتەوە ناکەم. هێشتا زووە بە تەواوەتی بگەینە سەر چیرۆکەکەمان. پێدەچێ ئێمە گەلەک شەوی تر لە دەریادا بین. گەر خودا کۆمەکی پێ کردین و چیرۆکەکەمان پچڕا و بەیانییەک لە قەراغی مەملەکەتێ گیرساینەوە، گەر پۆلیسی کەنارەکان گرتیان و لەتەکیان جیا کردینەوە، ئەوا خەم، لەمە مەخۆن کە کۆتایی ئەم چیرۆکەتان نەبیستووە، ئێوە ئەوەتان لە کۆتایی چیرۆکەکەدا، ئەم کەشتییە کۆتایی هەموو چیرۆکەکەیە، نا، ئەگەر بەیانی ئەم کەشتییە نوقم بوو، یەکێ لە سەرنشینەکانی بەم بەلەمە گەیشتەوە سەر ئەرز دەتوانێ لەو شوێنەی من وەستاوم خۆی دەست پێ بکاتەوە، من ئێستا دەتوانم بوەستم و. هەر یەکێک لێیەوە درێژە بەو حیکایەتە بدات، مەمەرجێ ئەم چیرۆکە دواچوار لەم کەشتییەدا دوایی بێت، ئەم کەشتییە وێڵەی دەریا، ئەم کەشتییەی نە چارەنووسی دیارە و نە ئاڕاستە، ئەو کەشتییەی نازانین لە چ دوورگەیەک و زەوییەک دامان دەکرێ. ئەوەتا تاکە کۆتایی هەموو چیرۆکەکەیە. بەهەرحاڵ هاوڕێیان ژیانی سریاسی سبح دەم لە بازاڕدا بەشێکی ئازار و بەشێکی گەمەکردن بوو ئەو دەبایە سەدان مناڵ لەگەڵ یەکدا ڕێبخات دواجار ئەنجومەنێکی بچکۆلانەیان دروست کرد لەو ئەنجەن و ئەنجومەنەدا کۆمەڵێک هاوڕێی دڵسۆزی دۆزیەوە کۆمەکیان دەکرد، ژینۆی مەخمەڵی و ئادەم مەرجان و دوو دۆستی نزیکی ناو ئەو ئەنجومەنە بوون، لەگەڵەوەدا چەندەها شەو دەبوایە پاسەوانی عەرەبانەکان ژینۆی مەخمەڵی ماسی دەفرۆشت، ئادەم مەرجان بلوری چرا، ئەوان لە سەریاس ئارامتر و نەناسیاوتر بوون، بەڵام. کە ئاشتیان کردنەوە و ڕێکخستنی نێو عەرەبانەکان لە سەریاس بە حەکیمتر و هێورتر بوون. سەریاس هەندێ جار لە ناکاو لە سروشتی خۆی دەردەچوو، ئارەزوویەکی سەیری شەڕ و پەلاماردانی تیا دەجوڵا، ئەو بێ ئاگایی خۆی لە زۆربەی شەڕەکاندا بەشداری دەکرد، یەکێک لە کوشندەترین جەنگەکان ئەو شەڕە بوو کە لە نێوان دۆفرۆش و پاکەتفرۆشەکاندا ڕوویدا و گەیشتە بەکارهێنانی دەمانچە. کاتێک سیان لە پاکەتفرۆشەکان یەکێک لە نەیارەکانی خۆیان بە سێ گوللە لە ناو دەستی مزگەوتێکی ناو بازاڕدا کوشت، ئەو ئێوارەیە شەڕ لە نێوان هێزە جیاوازەکاندا لە کلکەی قەیسەریەکانەوە تا لای نقوڵفرۆشەکانی بەر خەستەخانەکە بڵاو بۆوە. لەو شەڕە گەرمانەدا کە ئیدی کەس بیری لە ئەقڵ نەدەکردەوە، سریاسی سبەحدەمیش بە تەرازوو و شیشی قەبان، گوریسی قولابدار شەڕی دەکرد، هەموو جارێ کێلونەکانی دەگرت بە دەستەوە و کوێرانە بە سەر سەری شەڕ کەرەکاندا حەوای دەدا. ڕۆژێک لەو شەڕانەدا بە دەمی چەمچەیەکی گەچکاری، شوختێکی قوڵیان کردە ڕوومەتی. لە ساتێکدا هێشتا شەڕ گەرم بوو، ژینۆی مەخمەڵی سەریاسی لەسەر دوو بلۆک دانا. پەڕۆی لە دوای پەڕۆ دەخستە سەر برینەکەی، ئا لەو کاتەدا خوشکە سپییەکان وەک نیشتنەوەی لەناکاوی دوو فریشتە، وەک نیشتنەوەی کوتوپڕی دوو پەری لە ئاسمانەوە لەبەردەمیاندا دابەزین. دەرکەوتنی شا دەریای سپی و لاولاوی سپی بە جۆرێک سەیر و کوتوپڕ بوو، چیرۆکی بوومەلەرزەکانی هێنایەوە یاد، وەک ئەوەی سەعاتێک سەعاتێکی نەهێنی لە ناوەوە وەختی ئەو برینەیان پێ بڵێت، هەردووکیان ڕاستەوخۆ بە چەند دەقیقە دوای زامنکردنی گەیشتنە لای سەریاسی سبەحدەم. ژینۆی مەخمەڵی پەیتا پەیتا دەرمانێکی سووری دەخستە سەر برینەکەی و دەیگوت، دوێنێ شەو ئەم برینەم لە خەونمدا بینی، لە دەموچاوی تۆدا نەبوو، لەسەر دەستی ڕاستی خۆم بوو، سریاسی سبەحدەم نەیدەتوانی پێ بکەنێت، دەیگوت سەخیفترین برینی دونیایە، تا پیر دەبم شوێنەکەی بە دەموچاومەوە دەبێت، وەک نیشانەیەک ئەم ڕۆژە ناخۆشە، ئەو ڕۆژە مەیموون گووی کرد بە دەموچاومدا. ئەو ئێوارەیە. کە شەڕ بازاڕی بە هەموان چۆڵ کرد، دیمەنێکی ترسناکی دوای خۆی جێێشتبوو و شەقام و کوچەکان پڕ بوون لە عەرەبانی شکاو لە سەبەتە و لایلۆن و سندوقی هەڕشاوی میوە لە ئارد و دۆشاوی تێکەڵاو لە خوێنی پلیشانەوەی مریشک و کۆتر و مرواری لە کەروێشکێکی بەرەڵای ناو سڵق و سیپناخی ڕۆکراو بۆ سەر شۆسەکان، لە هەندێ مناڵی گریاو لە پشت دەڕابەکانەوە، ئێوارەیەک بوو، کزەیەکی دەهات، دەرکەوتنی خوشکە سپیەکان دیمەنێکی دیکەی بەخشیبوو بەو خەڕاباتە، وەک دوو پەریزادە بەسەر گۆڕەپانی جەنگێکدا بڕوانن، لە شۆنی خوێیانەوە سەیری ئەو کاولکاریانەیان دەکرد، سەیری ئەو ئێوارەیە، لە تەکسییەکدا سریاسی سوبح دەمیان برد بۆ بیمارستان، لەوێ کچە پزیشکێکی گەنج بە خوێی و چاویلکەیەکی ساف و بریقەدارەوە برینەکەی بۆ دووریەوە تا تەواو بوو، بە کوردییەکی شکاو لێی دەپرسی، بۆ عارەبەکان وا کردن؟ بۆ خەڵک فەقیر شەڕ کردن؟ پێنج تەقەڵ جەرح تۆ خەیاتە کردوومە سێ هەفتە بەعد تۆ ساغ سەلیم دەبێت ئەو ئێوارەیە کە خوشکە سپیەکان لەگەڵ سەریاسە هاتنە دەرێ بۆ یەکەمین جار هەردووکیان دەستیان قسە ناو دەستیان و پێیان گوت ئێمە خوشکی تۆین لەمڕۆوە هەتا هەتایە تۆ برای ئێمەی ئیتر خۆت ڕابێنە برا کە گیر و گرفتیە بوو دەشێت بۆ شوێ دەچێت بۆ لای خوشەکانی تۆش دەبێ بیت بۆ لای ئێمە پێشتر سەریاس خەوی بە ڕۆژی وەها سەیرەوە نەبینی بوو ئەو بە هەتیوی تەواوەتی خۆی ڕاهاتبوو، دیارە سریاسیش ڕۆژێ لە ڕۆژان پرسویەتی بۆ دایکم نییە؟ باوکم لە کوێیە؟ گەر خوشکم هەیە ناویان چییە؟ گەر برام هەیە بۆ نایانبینم؟ بەڵام نەگەیشتۆتە هیچ. ئەو دواجار دەکەوێ بە سەر تەلیسمێکدا کە بۆی چارەسەر ناکرێ. هەمانەو تەلیسمەی منیش کە کەوتمە ناوی و تا ئەمڕۆ بە تەواوەتی بۆم چارەسەر ناکرێ. کێ لەو مەرجانەی خوشکە سپیەکان بۆ سەریاسیان دانا مەرجی خوشکایەتی بوو ئەوان ئەو شەوە بەر لەوەی سەریاسی سبح دەم ببیننەوە بۆ ماڵێ پێیان گوت مەرجی ئەم هاوڕێیەتیەمان ئەوەیە کە لە سنوری هەتا هەتایی خۆیدا بمێنێتەوە پێیان گوت ئەوان لەو کچانە نین سەرەتا بە کوڕان دەڵێن ئێوە وەک برامان وان و لە ناویشەوە لە دڵ و ئارەزوەکانیاندا خولیای تر پەروەردە دەکەن پێیان دەڵێن ئێوە کاکمانن و شەویش لە ناو جێگادا خەیاڵی ماچ و ڕاموسان و هەموو شتەکانی تر دەکەن. ئەوان دوو کەسن. سوێند و مەرج مانایەکی لە لایان هەیە. قسە شەرەفێکی هەیە لە سەروو هەموو شەرەفێکی ترەوە. هەرگیز غەدر قبوڵ ناکەن. ئەو شەوە. بنجی برینەکە تەواو سریاسی بەر نەدابوو، کە هەناسەشی دەدا، بۆنی دەرمانەکانی بیمارستانی لێ دەهات، سێبەری شەڕەکانی ئێوارەش هێشتا لە چاویدا دەهاتن و دەچوون. لە کوچەیەکی تۆزاوی باشووری شار، دوو مانگ دوای مردنی محەمەدی دڵشووشە سریاسی سبەحدەم، کە دڵنیا بوو هەمیشە ویستێتی خێزانێکی هەبێت، بە ماندووێتی رۆژێکی پڕ لە جەنگ و جەڤەنگەوە، بە خوشکەکان دەڵێ لە سریاسی سوبح دەم مەترسن ژیانم بە شێوە ناکە کەس زویر بکەن ئەو شەوە یەکەم شەوی سریاسی سوبح دەمە لەگەڵ خوشکەکان دە تا شەو درەنگ خوشکە سپیەکان گۆرانی بۆ دەڵێن لە بەر چاوی دە قژیان دەکەنە و دەیبەستن زوو زوو ئاوی بۆ دەهێنن دەست دەخەنە سەر ناوچاوانی کاتی حەپەکانی بیر دەخەنەوە گۆرۆیەکانی بۆ دەشۆن سریاس سەرسامە بە دنیای ئەو کچانە، ئەو هەمیشە وا خەیاڵی کردبوو کە دنیای ناسکی کچان خۆشترین ژیانی ناو ژیانەکانە. ڕێکەوتنێ بوو لەسەر داد و دادپەروەری دروست ببوو، دوو خوشکی تەنها کوڕێکیان دەکرد بە برا کە کەسی نییە. ئەو شەوە درەنگ وەخت شا دەریای سپی و لاو لاو نەهێنی گەورەی شیانیان بە سەریاس گوت، ئەوان هەتا هەتایە شوو ناکەن، قژیان نابڕن. بێ باکتر گۆرانی ناڵێن، لە سپیش بەولاوە ڕەنگی تر ناپۆشن. هەر ئەو شەوە هەرسێکیان پەیمانێکی تریان نووسی و بە خوێنی خۆیان مۆریان کرد. پەیمانی ئەوەی سریاس بۆ هەتا هەتایە برای ئەوانە و جگە لەو هیچ کەسێکی دی تا مردن نابێتە برایان، ئەو پەیمانە ناسکەی کە شاداریای سپی بە خەتی خۆی نووسیویەتی و سێ پەنجەی قشتیلە و بچکۆلانە لە خوارەوە ڕا مۆریان کردووە. ئێستاکێش لە ژێر هەمان ئەو هەنارەدایە، هەتا هەتایە لەوێشدا دەمێنێتەوە. کەلاولاوی سپی پێی گوت، با بڕۆین و ئەو پەیمانە بخەینە ژێر دارهەنارەکەوە. سریاس کەمێک سەرسام تەماشای هەردووکیانی کرد. پێشتر لە شەوێکی دیکەدا پەیمانێکی دیکەی لە ژێر هەنارێکی دیکەدا شاردبۆوە. هەنارێک لەو سەری دنیا، هەنارێک بێئەندازە لەو هەنارە دەچوو کە لەو حەوشەیەدا ڕوابوو. ئەمە درەختی ئاوێنەیی هەمانە و هەنارە بوو کە ساڵانێ لەوەوبەر بەرەبەیانێکی سپی ئەو ناوەی ناو نابوو دواهەمین هەناری دونیا. نا، هێشتا کاتی ئەوە نەهاتووە باسی ئەو پەیمانەی ترتان بۆ بکەم، بەڵام دەتوانم سریاسی مناڵێکتان بۆ بکێڕمەوە کە بەر لەو شەوە پەیمانێکی تری بە خوێنی خۆی مۆر کردبوو. سریاس نەیدەزانی چۆن سەیری دووبارە بوونەوەی ئەو ڕێکەوتە سەیرانە بکات، بۆ دەبێ ژیانی ئەو بە هاوڕێکانیەوە بە پەیمانێکی نەهێنی ببەسرێتەوە، بۆ دەبێ دوو خوشک بناسێت ئەوانیش بە عەهدێکی خوێنی دڵ پێکەوە بەسراون، بۆ دەبێ لەو شەوە تاریکەدا بێتە دەرێ و پەیمانێکی دی ببەستێ کە هەتا هەتایە ئەو بەو دوو کچەوە دەبەستێت کە هێشتا نایانناسێ، بۆ لەو جەنگەڵە ترسناکەی دونیادا مرۆڤ پێویستی بەم سوێندە قووڵ و تاریکانە هەیە؟ دەڵێم قووڵ، چونکە جۆرە پەیمانێکە خاوەنەکانی لێی دەرناچن. تاریک چوونە، هەمیشە شتەگەلێک لەو پەیمانانەدا هەیە بە نادیاری دەمێننەوە، شتەگەلێ پەیوەندی بە دۆخی زۆر نهێنیەکانی مرۆڤەوە هەیە. ئەو شەوە سریاسی سبەحدەم هیچی دەربارەی پەیمانی یەکەمی خۆی نەدرکاند. بەڵام تێگەیشت مرۆڤ بۆی بڕوا بە برای مرۆڤی بکا پێویستی بە کۆمەڵێ عەهد و پەیمانی نووسراو هەیە کە ئێستا لەو شەوە دەڕوانم پێم وایە جۆرە هەوایەکی فەلسەفی لە پەیوەندی ئەو سێ مناڵەدا هەبووە ئەو شەوە تا درەنگ بیریان لەو ڕەفتارە سەیر و خۆڕسکەی خۆیان کردەوە بۆ دەبێ مرۆڤ خۆی بە پەیمانێکەوە ببەستێتەوە ئێستا دروست نازانم لەو شەوەدا چیان باس کردووە، بەڵام دەزانم ئەوان لە ڕۆژگاری درۆکاندا دەژیان، ڕۆژگارێک کەس لە سوێندی ئەوی تر دڵنیا نەبوو، دواتر خوشکە سپییەکان بە منیان گوت ئەوان دژ بە پەشیمانی و لاوازییەک لە کارەکتەری خۆیاندا کاریان دەکرد، بەڵام پێم وایە ئەو پەشیمانی و لاوازییە بەشێک بوو لە کارەکتەری. هەموو ئەو سەردەمە مرۆڤ دەبوایە برای مرۆڤ بگرێت و بە شتێک بیبەستێتەوە، خۆی بگرێت و بە شتێک رکێفی بکات، ئەو شەوە کە خوشکە سپیەکان و سەریاس ئەو پەیمانەیان خستە قوتویەکە و ناشتیان، هێزێکی نادیاریان لە ناوەی خۆیاندا دەستەمۆ کرد، ئەگەری خیانەتێکیان لە خۆیاندا دەخنکاند. کە سەریاس بۆ بەیانی چاوی کردەوە، بوبوە خاوەنی شوختی، چەمچەیەکی گەچکاری و دوو خوشکی سپی سپی. کە گەڕایەوە بۆ بازاڕ، ژینۆی مەخمەڵی و ئادەم مەرجان چاوەڕوانی چیرۆکی تریان دەکرد. خۆتان فەنتازیای هەرزەکاری شازادە و هەڤدە ساڵ دەناسن، ئەوەی هەمیشە خەون دەبینن دوو ئافرەت بیانفڕێنێت و شەوێک تا بەیانی بیانگەوزێنێت و هەموو یاری خەیاڵەکانی ناو سەری خۆیان لەگەڵدا بکا، چ پیاوێک هەیە خەیی بەوە نەبینیبێ شەوێک شتنێک بیبات و تیا بپاڕێتەوە لەگەڵیدا بخەوێت؟ هەردوو ئەو گەنجە شەرمن و خۆش ڕوو و بە حەیایە کە لە دنیای عەرەبانەکاندا باڵق ببوون، خاڵی نەبوون لەو خەیاڵە سەیرانە. هەردووکیان پێیان وابوو دوو فریشتەی سپین هاتوون و سەریاسیان فڕاندوو تا بەیانی شەمزاندوویانە. بەڵام ئەوە یەکەمین جار بوو سەریاس بەو جۆرە بیر لە شەرەف بکاتەوە. ئەو ڕۆژە کێر دیماسی چاکردنەوەی ژینۆی مەخمەڵی هەڵگرت و بە هەموو پوولەکە و لینجا و زووخاوی سەریەوە بەرامبەر لووتی دوو هاوڕێکەی ڕایگرت و گوتی، ئەوەی بە یەک حەرەف، قسە بە لاولاو و شا دەریا بڵێ دەیکوژم، ئەوە دوامین سەعاتی ژیانی دەبێت، یانی وەک سەگ دایدەپاچم. ئەوان خوشکی منن. تا ئێوارەی مردنی کەس باوەڕی بە خوشکایەتی سریاس و کیژە سپیەکان نەدکرد. بەڵام لە هەمان ئەو ساتەدا کە سریاس لە سەر ڕانی ژینۆ خوێنی دەهێنایەوە، کاتێ سەدان عەرەبانچی هاوڕێ و دۆست لە سەر سەری دەگریان، گوتی، بمبەن بۆ ماڵی خوشکەکانم، بمبەن بۆ لای خوشکە سپیەکانم، دەمەوێت لەوێ بمرم. تەنها لەو دەقیقەیەدا هاوڕێکانی باوەڕیان بەوە هێنا کە چ پەیمانێکی پاک و شەریفانە لەنێو ئەو و کیشە سپیەکاندا هەیە. بەر لەوەی. ئەمشەو ماڵئاواییتان لێ بکەم و بخەوم، حەز دەکەم سەرەتایەکتان دەربارەی ئەو شتە پێ بڵێم کە دواتر لە شوێنێکی گرنگیان لەم چیرۆکەدا هەیە، شتێک نابێ لە یادی بکەین لەو ماوەیەدا لاولاوی سپی و شادەریا، هەموو هەفتەیەک دەچوون بۆ سەر گۆڕی محەمەدی دڵشووشە و لەوێ گۆرانیان دەکوت. هەر لە هەمان کاتیشا سڵێمانی مەزن، ئەو پیاوە شاخاوییە ڕیشن و غەمگینە کە مۆ ڕەشەکانی لە تیسکی ژاکاوی ئاژەڵێکی نەخۆش دەچوون، هەفتانە بە ماندوویەکی زۆرەوە دەهات بۆ سەر گۆڕی کوڕەکەی. ئێوارەیەک سڵێمانی مەزن، هەردوو خوشکە سپییەکە و دایکیانی لە ماڵی خۆیاندا داوەتی خواردنێکی ئێوارە کرد. ماڵی بەرپرسێکی گەورەی دوای ڕاپەڕین، بەڵام بە ڕۆحێکی غەمگین و ناڕەزایەوە کەم بوون، ئەو بەرپرسانەی دوای ڕاپەڕین ڕۆحێکی غەمگینیان هەبوو، سڵێمانیش یەکێک بوو لەو ڕۆحە دەگمەن و غەمگینانە، لەگەڵ ئەوەشدا ژیانی وەک ژیانی هەموو سیاسییەکانی دوای شۆڕش ڕەنگ و بوویەکی پاشایانەی پێوە بوو، شەوان مەجلیسی پڕ بوو لەو پیاوانەی دنیایان بەڕێوە دەبرد، بەڵام هەستی دەکرد ڕۆژ دوای ڕۆژ ئارەزی بۆ تەنیایی گەورەتر دەبێ لە دوای مردنی دایکی محەممەدی دڵشوشە بیری لە ژنێنان نەکردبەوە ئەو یەکێک بوو لەوانەی بەبێ ژنی خۆی ڕاهاتبوو ئەو ئێوارەیە کە و دوو کچە نەشمیلەی لەسەر مێزی نان خواردنەکەی خۆی بینی کە قژیان لە پشتی کورسیەکانەوە وەک دوو فەرشی ڕەش بەسەر هۆرتە فارسەکاندا بڵاو ببۆوە هەستی بە زوڵمێکی گەورەی ژیان کرد ئەو هەموو تەمەنی لە نێوان پاسەوانەکانی خۆی و بۆنی هەناسە و عەرەقی سیاسیەکان و جانتای نەهێنی و پلانەکانی کوشتن و نامە نوسیندا بۆ حیزب بردبۆ سەر ئەو وەک هاوڕێکانی دوای ڕاپەڕین نەبوو ڕیزێک مەعشوقەی هەبێت هەر وەک جاری جاران خۆی بوو پیاوێکی شێوی بەڵام لە ناو دیکۆرێکی تازەدا